بۆ ئەوەی ببن بە مایەی ڕەحمەت و نەجات و ڕزگار بوونی میللەتەکەیان، ان اخرج قومک من الظلمات الی النور، ئەی موسا علیه الصلوە والسلام ئەرکی تۆ ئەوەیە میللەتەکەت، قەومەکەت، دەربێنیت و ڕزگاریان کەی لە تاریکاییەکانی بەڵام خوای گەورە بە موسای فەرموو وذکرهم بایام اللە ئەی موسا ذکر قومک بایام اللە ڕۆژانی خوا ئەو ڕۆژانەی کە خوای گەورە بەسەر قومەکەی تۆی داهێنا لە ڕابردوو بیخەوە یادیان ئەیام اللە اما النعم واما الوقائع والاحداث ئەو نعمەتانەی کە خوا بەسەر قەومەکەتی داڕشتوە بیخەوە بیریان چونکە دیارە لە بیریان چۆتەوە خوای گەورە چ نعمەتێکی بەسەر داڕشتن و ئەو بەڵا و مصیبەتەی کە ئەوان لە ڕابردوودا تیایدا بوون و خوای گەورە ڕزگاری کردن بیخەوە بیریان کەواتە خستنەوە بیری ڕۆژانێکی نەهامەتی و ناڕەحەتی وەظیفەی پێغەمبەران بوو عەلەیهم الصلاة والسلام و ئەرکی ئێمەشە ئەمڕۆ بیر لە ڕۆژانێکی ناڕەحەت بکەینەوە بزانین کە چۆن خوای گەورە نیعمەتی بەسەردا ڕشتین و ڕزگاری کردین چ ڕۆژێکی مەزن و گەورە بوو کە بەنو ئیسرائیل پیایدا تێپەڕی، ئەو ڕۆژە مەزنە بریتی بوو لە ڕۆژی دەی موحەڕەم، لە ڕۆژی دەی موحەڕەم کە یا ئەمڕۆیە یا بەیانییە، خیلاف هەیە لە تەقویمدا، لە بینینی مانگدا، بۆیە براکانم یان ئەمڕۆ دەی موحەڕەمە یا بەیانی، بۆیە باشتر وایە تۆ هەردوو ڕۆژەکە بەڕۆژوو بی ئەمڕۆش و بەیانیش بۆ ئەوەی ئەم ڕۆژە موبارەکەت لە دەست نەچێ کە دواتر باسی لێوە دەکەین کەواتە دەی محەڕەم ڕۆژێکی مەزنە کە تیایدا خوای پەروەردگار موسا و بەن و ئیسرائیلی ڕزگار کرد لە چی ڕزگاری کردن لە طاغوتێک إلى فرعون إنه طغى أو فرعون طاغوت استمكار ظالمي وەزیری وەکو بڵێین ناوخۆ و دەسەڵات لەگەڵ وەزیری مالی کە پارەی بەدەستە کە ئەویش قاڕونە هامانیش ئەوە چۆن بڵێی وەزیری ناوخۆ و وەزیری خارجی و هەموو شتێک بەدەست هامان بوو کە هەردوو وەزیری چێن لە ژێر دەستی فرعون خزمەتی فرعون دەکەن خوای گەورە موسای نارد بە بەڵگەوە کەچی وەڵامی ئەوان چی بوو فەقال و ساحڕ کەذاب وتیان موسا، وەسفی ئێمە بۆ موسا دوو شتە، یەکەم ساحرە موسا، ساحر، دووەمیشیان کەذابە، درۆزنە، موسا درۆزنە. هەر کەسێ کە خۆی ئیشی سحر و جادووی کرد، هەر کەسێ کە خۆی درۆی کرد وا دەزانێ هەموو خەڵک درۆزنە، وا دەزانێ هەموو خەڵک ساحرە. بۆیە ئینسان کە ڕەوشتێکی ناشیرنی هەبوو وا دەزانێ خەڵکیش وەکوو خۆیەتی. بۆیە تەماشا دەکەین وەسفی پێغەمبەری خوا موسا بە چی دەکەن، ساحر کذاب. فیرعەون خۆی کۆمەڵێ ساحری هەبوو، وتیان موساش ساحرێکە هیچی تر نییە و درۆش دەکات، پێغەمبەری چی و نێردراوی چی؟ لەگەڵ ئەوەشدا خوای پەروەردگار بە موسا دەفەرمێ لەگەڵ براکەت بڕۆن بۆ لای فیرعەون، ئەو فیرعەونە، انه طغی، لە سنوور بردوویەتیە دەرەوە. دەسەڵاتدارێکی وا زاڵم بوو بە قەومەکەی خۆی دەوت، انا ربکم الاعلی، من پەروەردگاری مەزن و گەورەی ئێوە، بەرزی ئێوە منم. من نازانم غەیری من هیچ ئیلاهی ترتان هەبێ، کەسی تر شایستەی ئەوە بێ بیپەرستن، کەسی تر شایستەی ئەوە بێ سوجدەی بۆ ببەن، کێ لە من زیاتر هەیە؟ بەڵێ سوجدەیان بۆ دەبرد، بەڵێ دەیانپەرست. دەسەڵاتی بە شێوازێکی وا بوو کە دەیوت، ئەلیس لی ملک مصر. دەڵێ ئەی موسا تۆ دەڵێی من خوا نیم ئەی کێ خوای ئێوەیە پێم ناڵێی موسا عەلەیه الصڵات وەسەلام دەفەرمێ پەروەردگاری ئێمە ئەوەیە کە هەموو شتێکی دروست کردووە لە نەبوون ثم هەدا ئەوجا عەقڵیشی داوەتێ و هیدایەتیشی دەدات پەروەردگار مرۆڤی دروست کردوە عەقڵیشی پێ بەخشیوە گیانلەبەرانی دروست کردوە و غەریزەیەکی عەقڵیشی داوە پێیان کە سوود و قازانجی خۆیان لەگەڵ زەرەر لێک جیا بکەنەوە ثم هەدا ئەوە خوایە تۆ چی دروست کردووە چۆن تۆ خوایت و دەسەڵاتداری خۆت وا دەزانی گەیشتۆتە دەرەجەی خوایەتی فیرعەون لە وەڵامدا دەڵێ، ئینی ئەخاف ئەن یوبەدیلە دینەکم ئەو ئەن یوظهیڕە فی الئەڕض الفەساد دێت قەزیەکە دەخاتە قەزیەیەکی دینیەوە دێت بە شێوازێکی وا دەیەوێ وەسفی مەوزوع و سراع و کێشەکە بکە کە فیرعەون بە پەرۆشە بۆ قەومەکەی و بۆ میلەتەکەی و بۆ وڵاتەکەی وەخەمی دینی قەومەکەی خۆیەتی دەڵێ، ئینی ئەخاف ان یبدل دینکم، خەڵکینە، وەزیرەکانم، من لەوە دەترسم موسا دینەکەتان بگۆڕێت، ئەمەش زەرەرێکە ئێوە دینتان بگۆڕن، ئەو ان یظهر فی الارض الفساد، یا لەوە دەترسم کە موسا فەسادی و خراپەکاری لە زەویدا بڵاوکاتەوە لەناو وڵاتدا. سەیری کەن براکانم قلب الحقائق کەشتەکان تەرازوەکان هەڵبژێڕدرێنەوە ڕاستیەکان بشێوێندرێن وا بە خەڵک نیشان بدرێ موسا خراپەکاری بڵاو دەکاتەوە لە زەویدا و موسا کەسێکی ساحرە و موسا کەسێکی کەذاب و درۆزنە بەم شێوازە فیرعون کۆمەڵێشتی لە بەردەستدا بوو بۆ ئەوەی طغیان و کفر و ستەمەکەی بمێنێ لە لایەکەوە الملأ کۆمەڵێ وەزیری چڵکاو خۆری نەفس نزمی بێ کەسایەتی و بێ شەخسیەت کە هیچ نەبوون لە ئاستی فرعەوندا ئەوانە دائیمەن فرعەون چی وتپا دەستیان بۆی لە ملیان دەدا و هەروەها هامانێکیشی هەبوو کە ساحێبی ئەموال و دەست ماڵ و سامانێکی زۆر بوو و هەروەها جەیشی هەبوو و هەروەها کۆمەڵێ ساحریشی هەبوون کە بۆ ئەوەی دین لە خەڵک بشێوێنن و هەروەها ئەعلام و ڕاگەیاندنیش کە ڕاستیەکان بشێوێن و لە خەڵکی هەڵگێڕنەوە هەر کەسێک ئەم جۆرە شتانەی بەدەست بوو، ئەوە دەتوانێت ئەو میللەتە بۆ خۆی کەسب بکات و میللەت بە ئاراستەیەکی خەراپدا بەرێ و سەریان لێ بشێوێنێ. ماڵ، دەسەڵات، ئیعلام و ڕاگەیاندنێکی چەواشەکار و هەروەها جوندیەکی زۆر لە خوانەترسان و لە خوا غافڵ بوون و لەخۆبایی بوون، کوفر و ئیلحاد، هەر کەسێ ئەوانەی بەدەست بێ دەتوانێ تەئسیر لە میللەت کات، چۆنی بوێ میللەت ئاوا ئاراستە بکا، بەڵام مەعلومە لای هەموو کەسێک حبل الکذب قصیر، ئەی فیرعەون تۆ لێدەگەڕێی یەعنی موسا بە کەیفی خۆی دەعوە بکا خەڵک بۆ لای خوایەکی تر بانگ کا جگە لە تۆ فێری تەوحید و تەنها خواپەرستیان بکا تۆش بەخوا نەزانێت لێدەگەڕێی فەسادی و خراپە بڵاو کاتەوە لە زەویدا قال سنقتل أبناءهم ونستحيي نساءهم خەمت خەمتان نەبێ من سیاسەتی خۆم هەیە و ئوسلوبی خۆمم هەیە بۆ لە ناوبردنی موسا و قەومەکەی سنقتل ابناءکم، کوڕەکانیان دەکوژین، پیاوەکانیان، هەر منداڵی تازە ببێت لەناوی دەبەین، وردە وردە پیاویان نامێنێت، ونستحیی نساءهم، و ئافرەتانیشیان دەهێڵینەوە کچەکانیان با ببێت بۆ خزمەتی خۆمان. تەواو قەومێک پیاوی تێدانەمێنێت وإنا فوقهم قاهرون ئێمە سەر دەکەوین بەسەریاندا بەڵام نازانێ خوای گەورە دەیەوێ حەق سەرکەوێ خوای گەورە دەیەوێت تەوحید و ئیمان سەرکەوێ کوفر نابێ سەرکەوێت بە هیچ شێوازێک هەرچەندە دەسەڵاتی لە پشت بێ هەرچەندە پارەی حرامی لە پشت بێ نابێ ناحەق نابێ سەرکەوێت و بەردەوام بێت بزانین خوای پەروەردگار چ دەکات کاتێک کە فیرعەون دەست دەکات بە کوشتار کە مناڵی بەنی ئیسرائیل دەکوژێ و لە ناوی دەبا دوای ئەوە هیچ مەجال نامێنێ خوای پەروەردگار ئەمر بە موسا دەکا خۆت و قەومەکەت مصر جێ بێڵن شارەکەی فرعون و پایتەختی فرعون جێ بێڵن بەڵام بەداخەوە قەومەکەشی قەومێکی ئیمان لاواز بوو گلەییان لە موسا دەکرد، ئەی موسا پێش ئەوەی تۆ بێی هەر لە بەڵا و موسیبەتدا بووین، دوای هاتنی تۆ هەر لە بەڵا و موسیبەتداین، بەهۆی تۆ تووشی نەهامەتی بووین، ئینسانی ئیمان لاواز قەدری کەسێک نازانێت کە خێر و ڕزگاربوونی بۆ دەوێت. موسا چاکەی قەومەکەی دەویست، دەویست قەومەکەی ڕزگارکا، خوای گەورە ئەو زەویە دەکاتە میرات بۆ هەر یەکێک کە خوا خۆی دەیەوێ والعاقبة للتقوى والعاقبة للمتقين عاقبەتیش بۆ تەقوا و تەقوادارانە کەواتە ئەی قەومەکەم تەقوای خوا بکەن سەبر بگرن ئللا ئەم زەویە بۆ ئێوە دەبێ و خوای گەورە لە فرعونی دەستێنێتەوە لە ناوی دەبا ئەوە نەسیحەتی موسا بوو علیە سڵات وسلام بۆیە بەڕێزەکانم کەسێک کە لەسەر ڕێبازی پێغەمبەران بڕوات عليهم الصلاة والسلام دەبێ ئاوا نەسیحەتی ملت بکە استعینوا بالله واصبروا داوای یارمەتی لە خوا بکە بگەڕێنەوە لای خوا پشت بەخوا ببەستن کە ئێمە لەو باشتر بین کە ئێمە شایستەی چاکتر بین جا کەسانێک هەیە قەناعەتیان بەو ئایەتانە هەیە و کەسانیش هەیە قەناعەتیان پێ نیە و میللەت هان دەدەن دەی بەرە و ببن بە سووتەمەنی دەمرن دەکوژێن چی دەکەن بیکەن ئێوە زۆر باشترن قەت شایستەی ئەوە نین بەخوا شایستەی ئەوەی کەواتە براکانم با خۆمان چاکین ئیسڵاحی حاڵی خۆمان بکەین تەقوای خوا بکەین بزانین خوای گەورەش چیمان بۆ دەکا هەر وەکو چۆن موسا با قەومەکەی خۆی فەرموو والحمد لله رب العالمین الحمد لله والصلاة والسلام على رسول الله فیرعەون هات وەسیلەیەکی تری بەکار هێنا ئەویش ئەوە بوو کۆمەڵێ ساحری هێنا دەی ساحیرەکان بتوانن موسام بۆ بشکێنن بۆ خەڵک دەری خەنکە موسا هیچ نییە بۆی نەجاتم دەبێ لە موسا ئەمەش دائیمەن سەرکردە بێباوەڕە بێ ئیمانەکان پەنا بۆ سحر و جادو و گۆڕپەرستەکان دەبەن لە سەردەمی حکوومەتی بەعسدا سەدام ئیستیعانەی بە کێ دەکرد شتی بۆ بکات و بە ناوی دینەوە میللەت تەخدیر بکا؟ عزەت دوری ئەو گۆڕ پەرستە دەیویست خەڵک وا لێ بکات ئەو خەڵکە نەزانێ حەق و ناحەق چییە تەوحید و شیرک چییە کوفر و ئیمان چییە تێکەڵی کە مشکلە نییە فیرعەونیش کۆمەڵێ ساحیری هەبوو ساحیرەکانیان هێنا دەی ساحیرەکان وتیان ئەئین لەنا لە ئەجرن ئین کنا نحن الغالبین تیان ئەی فرعون ئێمە هیچ ئەجر و پاداشتێک منصبێک شتێکمان هەیە کە ئێمە سەرکەوتین بەسەر موسا قال نعم بەڵێ چۆن نیتانە ئێوە لە مقربین دەبن لە من ئەو کاتە کەسانێک دەبن لە منەوە نزیک دەبن گەورەترین منصبەوەیە تۆ لە سەرکردەیەکی کافر نزیک بیت لای ئەوان موساش علیه الصلاة والسلام فەرمووی دەی چیتان پێ ئێستا بیکەن عرضی عضلاتی خۆتان بکەن با بزانین کاتێک کە سعرەکەیان کرد و وردەماریان دروست دەکرد فألقى عصاه فإذا هي تلقف ما يأفكون موسا دارەکەی خۆی فڕێدا بوو بە مارێک هەرچی وردەماری ساحیرەکان هەیە قوتی دا و هیچی نێشت بەڵام لێرەدا ساحیرەکان کە بۆیان دەرکەوت موسا وەکو ئەوان ساحیر نییە موسا نێرراوی خوایە قالوا آمنا برب العالمین وتیان ئێمە ئیمانمان بەخوا هێنا ئیمانمان بەخوا هێنا ڕبی موسا و هاڕون ئیمانمان بەخوای موسا و خوای هاڕون هێنا ئەوە فرعونش دەیان بینێت ئەو هەموو جوندیە و دەسەڵاتە وەستاوە کەچی لەوە نەترسان ئیمانیان بەخوا هێنا قال آمنتم له قبل أن آذن لكم فرعون هەڕەشەی لێکردن چۆن ئیمانتان بە موسا هێنا من بۆ ئەوە ئێوەم هێنا بوو موسا بخەم ئێستا ئیمانتان پێهێنا بێ ئەوە ئیزنیش لە من وەربگرن ئینسانی عاقڵ دەزانێ ژیانی دونیا هەر کۆتایی دێ جا تخوا ژیانی دونیا لەوەدا کۆتایی بێ تۆ نۆکەری کافرێک بی خزمەتی باتڵ بکەی یا ژیانەکەت بەوە کۆتایی بێ تۆ خوا لە خۆت ڕازی کەی بەهەشت بۆ خۆت دابین کەی قالوا لا ضير هیچ زەرەری نییە ئیمانمان بەخوا هێناو چی دەکەی بیکە واللە خیر و ابقی خوا دەمێنێتەوە خوا خێرترە لە تۆ بەس تۆ نامێنیتەوە چیت لە دەست دێ ئەی فرعەون بیک بزانە لە لەحظەیەکدا کە حەقیان بۆ دەرکەوت یەکسەر گۆڕان لە کوفرەوە بۆ ئیمان ئومێدی ئەوەیان هەبوو لە فیرعەون نزیک بنەوە و پلە و مەنسەبیان بدرێتێ، کەچی ئێستا وازیان لەو شتانە هێنا. ئیمانیان دەوێ، ڕەزابوونی خوایان دەوێ، چونکە بۆیان دەرکەوت خوای گەورە چەند مەزنە. ئەوە ساحیرەکانیشی لە دەست چوو، ئەوە خەڵکیش چونکە خوای گەورە ئیرادەی وابوو، فیرعەون نەیویست ئەو شتەی کە دەکرێ، ئەو مونازەرەی کە دەکرێ لە بەینی ساحیرەکان و موسا تەنها لە کۆشکی ریئاسەت و سەرۆکایەتی دا بێ. وتی خەڵک کۆ کەنەوە، خەڵکی هەموو شوێنەکانی تر کۆ کەنەوە با هەموو بێن بۆی ببینن کە موسا هیچی پێ نیە. ئیرادەی خوایە دەبێ خەڵک کۆ بێتەوە. وە خەڵک کۆ بۆ و بینیان کە موسا پێغەمبەری خوایە قالوا آمنا برب العالمین فیرعەونیش درۆ دەکات ئەوجا چیتر بکات چیتر بکات ئەوجا هەڕەشەی لێکردن لە ناویان بەرێ خوای گەورە ئەمری بە موسا کرد بڕۆ ئەی موسا عەلەیهی سەڵات وەسەلام خۆت و قەومەکەت بە شەو دەرچوون کە فیرعەون هەستی پێ نەکردن کاتێک کە بەیانی دەکەنەوە نە موسا ماوە نە بەنو ئیسرائیل ئەوانەی ئیمانیان بە موسا هێنا کەس نەماوە فیرعەون توڕە بوو چۆن لە دەستمان دەرچوون ئینهم لشرذمە قلیلون وانهم لنا لغائظون ئەوانە کۆمەڵێکی کەم و سوکن چۆن لە دەستمان ڕزگاریان بوو ئللا دەبێ پێیان بگەین جوندی کۆکردەوە و کەوتە شوێن موسا علیە الصلوة والسلام کاتێک موسا علیە الصلوة والسلام دەگاتە بەحرەکە ئەوە مەوجی بەحر خوا بزانێت چ بەحرێکی قوڵ و گەورە پێ چۆن ڕزگاری بێت ووردە وردەژەوە جێ فرعون بەخۆی و بە جێشەکەی و هات موسا و بەر و ئیسرائیل کەوتنە نێوان بەحر و نێوان فرعون قال اصحاب موسا انا لمدرکون شوێنکەوتەکانی موسا وتیان وەڵای مە تەواو گیراین و کۆتاییمان پێ هات ئەی موسا ئاوا دەدویزێ مە ڕزگار بکەین فەرموو ئەوە بەحرە و ئەوەش فرعون ئێستا چی بکەین قالە کەلا إن معي ربي سيهدين كلا إن معي ربي سيهدين تینە خێر وانیە وانیە من خوام لەگەڵە ئەوەی کە کردوومە بۆ خوا کردوومە ئیللا خوای گەورە هیدایەتم دەدا و ڕێگایەکم بۆ دەدۆزێتەوە کە لە بەحریش ڕزگارم بێ و لە فیرعەونیش ڕزگارم بێ سەیری ئەو ئیمانە کەن بەخوا سەیری ئەو ثیقەیە کەن بەخوا کەلا ئینە مەعیە ڕەبی سەیەهدین واللە خوا لەگەڵمە ئیللا ڕزگارمان دەکات چۆن ڕزگاری دەکا خوای گەورە چۆن ڕزگاری بکە وەکو قوت و دەسەڵات دەسەڵاتی فیرعونیان نیە بەحرێکی گەورەش هی ئەوە نیە خۆتی لێ بدەی بڵێ مەلە دەکەم ئەی چی بکەی قال فاضرب بعصاك البحر هەر بە گۆچانەکەی دەستت لەو بەحرە بدە حەقت نەبێت خوای پەروەردگار فەرمانی پێکرد لە بەحرەکەدا کە لێیدا دوازدە ڕێگا بەناو بەحرەکەدا بوون بە وشکانی ئەو ئاوە ڕاوەستاوە لەولا و لەولای ڕێگاکە وەکو کێوێک وەستاوە ئێ بەحرێکی گەورە تا خوارەوەی ئاو وەستا نەما ئەو لە ئاو ئەو لە ئاو نێوانیشیان ڕێگایە سبحان اللە لە ڕۆژی دەی محەڕەم خوای گەورە ئەو موعجیزەیەی نیشانی موسا و فیرعەون و بەنی ئیسرائیل و قبطیەکان هەمووی دا موسا لەگەڵ جەماعەتەکەی خۆی وردە وردە بە ئیسراحەت دەپەڕێتەوە بە ڕێگای بە دوانزە ڕێگای وشکانیدا دەپەڕێتەوە کە ئەنەما ئاو لێرە هەر نەبووە طریقا یەبسە، ڕێگایەکی وشک، هەر بنی پێڵاوەکانیشیان تەڕ نابێت و قوڕاوی نابێت. پەڕیوە. فاتبعهم فرعون وجنوده، فیرعەونیش بە خۆی بە جوندیەکانی کە دەبینی با بە ڕێگایەکی وشکانیە. کەی ئاو لێرە هەبووە؟ با شوێنیان کەوین. شوێنیان دەکەون و تاوەکو دەگەنە ناوەڕاستی بەحرەکە، ئەوجە خوای گەورە ئەمر دەکات و دەی بەحر وەرەوە یەک. فالیوم ننجیک ببدنک لتکون لمن خلفک آیە خوای گەورە نەیویست فیرعەون غەرق کات وەکو جوندیەکان غەرق بن و کۆتایی بە قسەکە بێن نا نەخیر خوای گەورە فەرمی ئەمڕۆ ئەی فیرعەون لاشەکەت دەهێڵینەوە نەک ڕۆحت نونەجیکە بیبەدەنیک لاشەی تۆ دەهێڵینەوە دەبێ لاشەکەت بمێنێتەوە لتکون لمن خلفک آیە، بۆی ببیتە ئایەت و پەند و ئامۆژگاری و عیبڕەت بۆ ئەو دەسەڵاتدارە زاڵمە کافرانەی دوای تۆ دێن، ببیتە ئایەت. ئەرێ مسوڵمانان لاشەی فیرعەون تا ئێستاش ماوە لە میسڕ یا نەماوە؟ ماوە. باشە کێ دەیەوێ بمێنێ؟ خوا دەیەوێ بمێنێ. بۆچی کافرێک، بۆچی زاڵمێک، بۆچی موجریمێک تا ئێستا نەیتوانی بڵێ بۆ ئەوەی ئایەتەکەی قورئان بە درۆ بخەمەوە کە خوا وتویەتی من لاشەکەت دێڵمەوە دەچم لاشەی فیرعەون لەناو دەبەم چەند دەسەڵاتدار هاتووە بۆ میسر چەند پاشا هاتووە چەند حکومڕانی هاتووە هەر هەمووی دەبێ بیپارێزی خوا وتویەتی دەیپارێزی خوای گەورە دەوێ ئەو لاشەیە بپارێزرێ لە کەیەوە چەند هەزار ساڵە لاشەی فیرعەون پارێزراوە و لە میسر ماوەتەوە. ئێ باشە بیری لێ ناکەینەوە؟ هەر بۆ ئەوە نا ئەوانەی کە بێ باوەڕ و مولحیدن باوەڕتان بە قورئان نییە کە کەلامی خوا بێت وەرن قورئان تەحەداتان دەکات دەڵێت دەبێت ئەم لاشە بمێنێتەوە چەند هەزار ساڵە ماوەتەوە بۆ تا ئێستا کەسێک نەهات لە مولحیدەکان بڵێ ئیلا دەبێ ئەو لاوشەیە لەناو بەرم بۆی قورئان بەدرۆ بخەمەوە ناتوانن خوا دەیە بمێنێت و دەمێنێت و هەر حکوومەتێک بێت دەبێ ئیلا بیپارێزێت بۆ بۆ ببێتە عیبڕەت بۆ دەسەڵاتداران ئەی ئەو کەسانی کە دەسەڵات دەگرنە دەست بیربکەنەوە دەسەڵاتدارێک هەبوو لە ڕابردوودا فیرعەونیان پێ دەوت دەیوت من خوام دەیوت من ئیلاهم دەیوت من موڵکی میسرم هەیە دەیوت کەس نییە لە من گەورەتر دژایەتی دینی خوای دەکرد دژایەتی پێغەمبەرانی دەکرد عەلەیهم الصلاة والسلام خوای گەورە چی بەسەر هێنا ئەوە لاشە بۆ گەنە پیسەکەیەتی کە ئێستا لە میسر ماوە خەڵک دەچێت سەیری دەکا یا هەمومان لەوانەیە لە تەلەڤزیۆن و لە ئەنتەرنێت بینی بێتمان چ مەنزەرێکی ناشیرن. دەی ئەو کەسەی کە تۆش ڕۆژێک لە ڕۆژان حوکمت کەوتە دەست وا نەزانی تۆ هیچیت. تۆ هیچ نیت. تۆ هیچ نیت. هەرچی بیکەیت ناگەیتە دەسەڵاتەکەی فیرعەون. خوای گەورە چی لە فیرعەون کرد؟ وما هی من الظالمین ببعید ئەو عقوبەی خوا لە زاڵم و ستەمکارەکان دوور نیە خۆ نەبێ خوای گەورە عقوبەی بەس بۆ فیرعەون بێ کەسی تر خوا عقوبەی نەدا ئەی نەمان بینی سەدام چی بەسەر هات نەمان بینی قەذافی چی بەسەر هات نەمان بینی غەیری ئەوانیش چیان بەسەر هات بۆیە دوور نییە هەر کەسێ وا بکە ئەوە دێتە شوێنی کەواتە براکانم بەڕاستی لەم قسەیەدا عیبڕەت و دەرسی گەورەی تێدایە بۆمان دەرکەوێ عیززەت تەنها بۆ خوایە لەگەڵ خوا بە خوای گەورە دەتپارێزێت نەچی تەسلیمی کوفر و ئیلحاد و ظلم بیت نەچی سەردا بنەوێنیت بۆ کوفر و ئیلحاد نەکەیت ئیمانەکەت بپارێزە چونکە قیامەت ئەساسە ئەوی تر هیچ نییە ئەی وەزیری مالیەکەی چی بەسەر هات فخسفنا به وبداره الأرض خوای گەورە قاڕوون بە خۆی و بە ماڵ و سامانەکەیەوە لە زەویدا ڕۆی برد. هەندێک کەس ماڵ و سامانیان هەیە لە خزمەتی زوڵم و کوفر و ئیلحاد و بێ ئیمانیدا سەرفی دەکا بۆ جیاتی دینی خوا. حاڵی ئێوەش لە حاڵی قاڕوون باشتر نابێ ئەمڕۆ یا بەیانی. بۆیە ئەم ڕۆژە، ئەو ڕۆژە کە ڕۆژی دەی موحەڕەم بوو خوای گەورە موسای ڕزگار کرد و فیرعەونی لەناوبرد، ڕۆژێکی مەزنە براکانم، وذکرهم بایام اللە، پێغەمبەری خوا علیە الصلوة والسلام کاتێک کە چوو بۆ مەدینە هیجرەتی کرد بینی جوولەکە لە ڕۆژی دەی موحەڕەم بەڕۆژوون. فەرمووی، ما هذا الذی تصومون، ئەمە چییە ئەم ڕۆژە بۆ بەڕۆژوون ئێوە، قال هذا یوم، قالوا هذا یوم عظیم، یوم نجی اللە فیه موسی وقومه وأهلک اللە فرعون وقومه، وتیان ئەمە ڕۆژێکی زۆر مەزنە، ڕۆژێکی وایە کە خوا موسی و قەومەکەی ڕزگار کرد، فیرعەون و قەومەکەشی لەناوبرد. فصامه موسا شکرا للە ونصومه نحن شکر بۆ شکر و سپاس بۆ خوا موسا بەڕۆژوو و ئێمەش لە شکری خوا کە خوا ئەو چاکەیە کرد ئێمەش بەڕۆژوین پێغمبەری خوا عليه ساواسان فەرمووی نحن و ئەحق و بموسا منکم ئێمە لە موسا نزیکترین لە ئێوە چکە ئێوە لەسەر دینی موسا نەماون ئەی جوولەکە لەسەر دینی موسا نەماون ئێوە بەڵام ئێمە ئیمانمان بە موسا هەیە، ئیمانمان بە تەوراتە ئەسڵەکە هەیە، پێغەمبەران هەموو برای یەکن، ئێمە لە ئێوە شایستەترین بە موسا و نزیکترین، بۆیە فصامه وامر بصیامه، پێغەمبەری خوا عەلەیهی سڵاوو سەلام خۆشی ڕۆژی دە ی موحەڕەم بە ڕۆژوو بوو کە عاشورایە و هەروەها ئەمریشی کرد بە ڕۆژوو بن، لە سەرەتای ئیسلامەتیدا براکانم فەڕز بوو ڕۆژووی ئەوە بە ڕۆژوو بین دە ی موحەڕەم، دوای کە ڕەمەزان هات خوای گەورە فەڕزیەتی دەی محەڕەمی نەهێشت و بە سوننەتێتی مایەوە بەڵام ئەجرەکەی چییە؟ پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سلام دەفەرمێ صیام یوم عاشورا إني لأحتسب على الله أن يكفر السنة التي قبله چاوەڕێم لە خوای گەورە کە خوای گەورە وعدی پێمان داوە بەهۆی بە ڕۆژووبوونی ڕۆژی دەیەم خوای گەورە گوناهی ساڵی ڕابردوو ڕەشکاتەوە و پاچکاتەوە چ فەزڵێکی عەزیم و مەزنە. کێ لە ئێمە ساڵێک تاوانمان کردووە؟ کێ هەیە لە ئێمە پاک بێت و تاوانی نەکردبێ؟ دەی تەنها بە ڕۆژووبوونی ڕۆژێک خوای گەورە دەیکاتە ماوەی مایەی ڕەشبوونەوەی گوناهی ساڵێکت. کە گوناه لە هەموو خەیر و بەرەکەت و عیززەت و سەربەرزییەک مەحروومت دەکا و گوناهیش تووشی هەموو نەهامەتی و بەدبەختییەکت دەکا. کە خوا لە گوناهت ببوورێت ئەو کاتە تۆ پاک دەبیت لە خوا نزیک دەبیت خوا خۆشی دەوێیت و لە شەڕ و مەسائیب ڕزگارت دەبێ و بەرەو خێر و بەرەکەت دەڕۆی بۆیە براکانم ئێمەش بە ڕۆژوو دەبین و پێغەمبەری خوا علیه الصلاة والسلام لە ساڵی دەیەم کە ساڵی وەفاتی بوو کاتێک کە بیستی جوولەکە دەڵێن، محەمەد هاتۆتە سەر دینەکەی ئێمە، ئێمە ڕۆژی دەیەم بە ڕۆژووین ئەویش بە ڕۆژووە کەواتە وەکو ئێمەیە فەرقی چیە؟ پێامبەری خوا علیە سڵاوە سلام دەیویست لەگەڵ جوولەکە لە یەک نەچێ فەرمووی لئن بقیت الی قابل لئصومن التاسع ئەگەر بمێنم بۆ ساڵی داهاتوو ساڵی دەیەمی کۆچی بوو، فەرمووی، ئەگەر بمێنم بۆ ساڵی داهاتوو، نۆ ی موحەڕەمیش بەڕۆژوو دەبم، نۆ ش بەڕۆژوو دەبم، بۆی موخالەفەی جوولەکە بکەم و وەکو جوولەکە نەبم. بەڵام پێغەمبەری خوا علیە الصلوة والسلام وەفاتی کرد و نەما، کەواتە بۆ ئێمە سوننەتە نۆ و دە بەڕۆژوو بین، یا لە حەدیثێکی تریشدا دەفەرموێ، صوموا یوما قبله و یوما بعده، یاخود صوموا یوما قبله او یوما بعده. ئیمام ئەحمەد ڕیوایەتی کردووە، ڕۆژێک پێش دەی مانگ بەڕۆژوو بن و ڕۆژێکیش دوای دە کە یانزە دەکا بەڕۆژوو بین. جا بۆیە هەر کەسێک پێنجشەم و جومعە و بەیانی کە شەمەیە بەڕۆژوو بێ کارێکی خێری کردووە زۆر گەورەیە لە هەمووی باشترە وەکو شێخ ابن عثیمین دەفەرمی ڕەحمەتی خوا لێ ئەگەر نا ئەمڕۆ و بەیانی بەڕۆژوو بە براکەم چونکە کە ئەمڕۆ و بەیانی بەڕۆژوو بی سەد لە سەد تۆ ڕۆژی دەی محەڕەم بەڕۆژوو بوویت ئەوانەی کە دەڵێن ئەمڕۆ دەیە، ئەوە تۆ بەڕۆژووی، ئەوانەش کە دەڵێن بەیانی دەیە، تۆ بەیانیش بەڕۆژووی، سەد لە سەد تۆ دەی موحەڕەم بەڕۆژوو بووی کە گوناهی ساڵێکت ڕەش دەکاتەوە. داواکارم لە خوای پەروەردگار بۆ خاتری ناوە جوانەکانی و سیفاتە بەرزەکانی موەفەقمان کات بەڕۆژوو بین و لێمان قەبووڵ کات و پاکمان کاتەوە و لە گوناهەکانمان ببورێ خوای گەورە ئیستیقامەتمان بدەیتێ لەسەر دینەکەت یا رب العالمین خوای جان بە مسلمانی بمان ژیەنی بە مسلمانیش بمان مرێنی و لەسەر ئیسلام و تەقوا و سنەتیش زیندومان کەیتەوە یا کرەمە لە کرەمین خوای گەورە شفای نەخۆشەکانمان بدەیت هدایەتی سەر لە شێواوەکان بدەی یا رب العالمین ئەخیرمان خێرکەی بەختەوەری دنیا و قیامەتمان بکەیت ئەمن و ئاسایش و بەرەکەت و ڕەحمەت بۆ وڵات و میللەتمان بگێڕیتەوە لە هەموو بەڵا و موسیبەتێکیش بمانپارێزیت و ڕزگارمان کەیت والحمد للە رب العالمین وصلی اللە وسلم علی محمد و آله اجمعین الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أستغفر الله وأتوب إليه أستغفر الله وأتوب إليه أستغفر الله وأتوب إليه أستغفر الله وأتوب إليه واتە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی باشترینی ڕۆژ و لە دوای ڕۆژووی مانگی ڕەمەزان ڕۆژووی مانگی محەڕەمە و باشترینی نوێش لە دوای نوێژە فەرزەکان شەو نوێژە